والصلاة والسلام على سيدنا محمد المبعوث رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين إمان داراني خوشويست بريس أمتي حضرت محمد مصطفى صلى الله عليه وسلم لە مانگی پڕ بەرەکەت و ڕەحمەتی مەولودی حەزرەتی ڕەسول اللە داین صلی اللە علیه وسلم ئەبێ خۆشحاڵ بین بەڵام چۆن خۆشحاڵیەک قورئان پێمان دەڵێ کە ئینسان بەوەی کە بۆتە ئومەتی ئەو پێغەمبەرە نازدارە و مەدالیای ئیسلامەتی و شەهادەی ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا اللە واشهد ان محمدا رسول اللە ی وەرگرتووە کە هەر کەسێ لێی بێبەش بێ سەرگەردانە ماڵ وێرانە ڕەنج بە خەسارە خوا ڕەحمی بە من و بە تۆ ئیماندار کردو بووینە ئومەتی ئەو پێغەمبەرە نازدارە و دەیناسین و ئیمانمان پێهێناوە و لە سونەتەکانی لا نادەین ئەبێ زۆر دڵخۆش بی دڵخۆش بوونەکەش لە قورئانەوە فێر بین خوای پەروەردگار فێرمان دەکا لەو خەڵاتانەی کە ئەو پەروەردگارە عەزیمە پێی بەخشیوین کە هەر ناژمێردرێن خەڵات و بەخششی خوا لەسەر ئێمەی مرۆڤ ئاماژە بە دوویان دەکەم هەر دووشتی زۆر سادە ڕم بێ جەنابت بیرن لێ نەکردبێتەوە ئەوە زانستە ئەوە قسەی دکتۆرەکانە لەناو ئەو معیدەیەی کە ڕۆژانە ئێمە خواردن و خواردنەوەی تێدەکەین مادەیەک هەیە کە ئەو خواردن و خواردنەوەیە هەزم دەکا هەرسی دەکا و شیتەڵی دەکا پێی ئەڵێن ترشی هایدۆکلۆریک ترشی هایدرۆکلۆریک ئەوەندە بەهێزە ئەگەر بیهێنێ سەر زەوی بیکە بەسەر پۆڵادا دەیتوێنێتەوە سبحان الله ئەگەر یەک قەترە لەو ئاوەی ناو ئەو معدەت کە دایمە پڕە لێ بێتە ناو دەمتەوە هەرچ کەسێ لە دەور و بەرتە لەبەر بۆگەنی ناژیا ئەوەندە تیژە هیچ کەس ناتوانێت دەست بە لوتێوە نەگرێ کەچی سبحان الله ڕۆژێ هەستن نەکردووە ئەو دزمانەی مەعیدە بێڵە تۆزە لەو ئاوە بێتە دەمتەوە ئەینا لەبەر بۆگەن ئەبوا لە سەحرادا بژی کەس نەیەتوای لە نزیک بێتەوە پەنا بەخوا ئەگەر یەک نوکە دەرزیەک لە مەعیدەت کونی تێ بێ و ئەو ترشە بەری کەوێ ئاگری پشکۆ بخەنە سناو مەعیدەتەوە بە قەدەرەوە ئازاری نابێت دکتۆرەکان وا دەڵێن کەچی خی پەروەردگار ڕەحمی پێکردووی پۆڵا دەتوێنێتەوە پەردەی مەعیدەت ناتوێنێتەوە اللە اکبر هەر بەس هەر پارۆ نانێکت خوارد بڵێ خوای حەمد و سەنا بۆ تۆ نەک ئەوەی هەرکە خواردومە ئەوەی کە ئەو مەعیدەیەم ئاوەکە ناهێنێتە دەرەوە بۆ گەن لە دەمم نایە کە خۆم دەبێت لە خۆم بێزار بم وە کە مەعیدەشم کون ناکە بیکە بەسەر پۆڵادا دەیتوێنێتەوە ئەو توێخە تۆژاڵەی ناو مەعیدەی خۆن ناتوێنێتەوە خوا ئەوەی پێبەخشیوی کەچی خوا لەو قورآانەدا هەر هەمووی بخوێنەوە نافەرمێ بەلی الله یمن علیکم خوا منەتی ئەم چاکەتان بەسەرا دەداتەوە خوا باسی ناکە سبحان الله لە تەمەنی شەش مانگیدا هەر یەکێک لەمە لە ناو سکی دایکی خۆیدا بووە هەر یەکێک لە ئێمە لە ڕەحمی دایکا پەروەردە بووە کە عمرت بوو بە شەش مانگ لە سکی دایکتا یەک پارچە لەشت دەبێتە تووک یەک پارچە ڕەش دەبی لە تووکە وەکو دەرزی نەرمی لولکراوا دەبێ سبحان اللە یەک هەفتەت دەمێنێ بۆ لەدایک بوون هەر هەمووی دەتوێتەوە بەس بژۆڵ و برۆ و سەرت دەمێنێتەوە ئەوەکەی کە هەموو پا دەبێتەوە ها منداڵی وایە کە لەدایش دەبێت تۆزێ ئەم گویانەی تۆزێ تووکی هەر پێوە ماوە واللهی ئەگە مناڵێکت لەدایک ببێ ئاوا بەو هەموو تووکەوە لەدایک ببێ سبحان الله لە شکلی بەشەری دەردەچێ وەکو بەچکە مەیمونی لێ دێ خواخوات دەبێ بەشەرێ چاوی پێی نەکەوێ کەچی سبحان اللە ئەو موانە نازانی چۆن توانەوە چیان لێ هات چۆن فەوتان بەس مووی برۆ و بژۆڵ و سرد دەمێنێتەوە لە یەک ملیۆن کەسا یەک کەس جاری وایە وای لێ دێ ئەو مادەی خوا بە سەریدا دەکات لە ناو ڕەحمی دایکەکەدا لە شەش مانگیدا لە هەفتەی پێش لە دایک بوونە سبحان اللە هات چاولێ زۆر خەست بووە برۆ و بژۆڵ و سەریشی پێوە نەهێشتووە واتە پێمان دەڵێت دوو شت هەیە لەو هەموو خەڵاتەی کە خوا بە ئێوەی بەخشیوە ئەی مرۆڤ لە هەموو شتێک گەورەترە لە هەموو شتێک گەورەترە ئەگەر نەخۆشی ئەو مەعیدەت بێ و ئاو بێتە دەمتەوە فڕێت دەنە ئەو سەحرا لەبەر بۆگەنی دەمی خۆت کەس نەژیا لەبەرت خوا لە کتوپڕێکا چاکەت لەگەڵا بکا و ڕەحمت پێ بکا و شیفات بۆ بنێرە توخوا چەند خۆشحاڵ دەبی بەبێ عیلاج دەستە بەجێ چاک ببی ئەڵێی خوایە هەرگیز ئەو چاکەیەی تۆ لە یاد ناکەم ئەگەم مناڵەکەت ئاوا مەیمون ئاسا لە دایک ببێ و بەیانی کە لە خەوێ هەستایی بەس تووکی برۆ و بژۆڵ و سەری پێوە مابێ و خوا پاکی کردبێتەوە تو ئەو خوا چەند خۆشحاڵ دەبی دە وەڵڵاهی ئەبێ بە وەلادەتی ڕەسول الله خۆشحاڵتر بی چونکە خوا لەواندا دەفەرمێ بەل الله یمن علیکم ان هداکم للایمان یەکەمیانەوەی خوا هیدایەتی داوی بۆ ئیمان ئازایەتی خۆ نییە کە ئێستا لەم مزگەوتەیە ڕیسالە و پەیامی خوای بۆ ڕەوانکردن کە قورئانی پیرۆزە یتلو علیهم ئاياته ئاياتی خواتان بەسەرا دەخوێنێتەوە وڵی پێغمبەری خوانە وایە ئەو خەڵاتە ئێمە قورآن لە کوێ پێمان دەگەی چێ قورآانی پێگەیاندین کە قورآن دەخوێنیەوە لەگەڵ خوا قسە دەکەی بەبێ تەرجومان پێغمبەر و ئەو قورآانی بە ئێمە گەیان وەیوزەکیهم پاکتان دەکاتەوە لە هەموو پەستی و نزمیەک ویعلمهم الکتاب والحکمە خوای گەورە دەفەرمێ کتاب نووسین خوێندن پەڕاوی ئاسمانی قورآانی کەریم بەسەرتاندا دەخوێنێتەوە الحکمە فێری ئەوەتان دەکات هەنگاو و هەڵوێستان بە حکمت بێ واللهی هەر کەسێ بە شوێن پێکانی پێغەمبەرە هەنگاو هەڵبنێ بە حیاتی تووشی هەڵە نابێ هەر هەڵەیەک لە وڵاتە ڕوودەدا ئەوەیە شوێن پێی پێغەمبەرمان بزر کردووە والحکمە ئەوەیە هەموو هەنگاوێکت پڕ حکمت دەبێ وان کانوا من قبل لفی ضلال مبین خوا دەفەرمێت چونکە پێش لەدایک بوون و پێش هاتنە بوونە پێغەمبەری ئەو ڕسول اللهە حەزەتی محەممەد صلی الله وسلم ئێوە لە گومڕاییەکی تەواو ئاشکرادا بوون جا خۆشەویستان بزانین مرۆڤایەتی لە گومڕاییدا بوو پێشەوەی خوا ئەم محەممەد المستەفای پێ خەڵات بکە بەڵێ لە بواری بیر و باوەڕدا چ گومڕاییەک لەوە زیاترە بەدەستی خۆت بەردێک بتاشی بیکەی بە ئینسان شکڵی مرۆڤ سوزدەی بۆ بەری تخوا وابزانی خوا بتە ئەلە گومڕایی لەوە زیاتر بەدەستی خۆت خورما بێنی ناوکەکەی دەرێنی بیکەی بە بەشەرێک و سوزدەی بۆبەری کە برسیت بووی بیخۆی بڵێ ئەوە خواشمە پەنا بەخوا پێغەمبەری خوا هات مرۆڤایەتی ڕزگار کرد لە هەموو بتپەرستیەک تەنها سەر ئەو سەرە فەرمووی بەس بۆ یەک کەس نەوی دەکرێ ئەی ئینسان سەر تەنها یەک جار نەوی دەکرێ ئەویش لە نوێژای بۆ ڕەب العالمین سەر نزمکردنی بۆ هەموو کەس ڕەفتز کرد دووەمیان، کاتێک کە پێغەمبەری خوا هات بەهێز بێهێزی دەکردە کۆیلە قەومێک کۆمەڵە خزم کۆ دەبوونەوە لە کتوپڕێکا دایاندا بە بیابانێکا سێ چوار ماڵ بوون ژن و منداڵیان بە کۆیلە دەگرتن و سەرۆت و سامانیان تاڵان دەکردن ئەوەی بێهێز و بێ خزم بوویە ماڵوێران بوو ئەو هەموو کۆیلە لە ئەنجامی ئەو شەڕانە دەگیرا سێیەم، کچ بە ناڕەوا تەنها لەبەر ئەوەی کچە فەقیرە، تەنها لەبەر ئەوەی کچە یان بە مەلۆتکەیی زیندە بەچاڵ دەکرا، یان تا عازەب دەبوو ئیش و کار و زرعات و حەیوانداری پێ دەکرا کە وەختی شووی دەهات دەیانخستە چاڵێکەوە و بیدەکەوە بە زیندووێتی تەنها لەبەر ئەوەی کچە. بۆی کابرا شەرەفی قبوڵی نەدەکرد بڵێنەوە فڵان کەس داوایەتی ئەوەندە تعسبێکی جاهیلانە هەبوو وئین کانوا من قبل لەفی ضلال مبین خوا دەفەرمێ ئەوەندە خەڵکی گومڕا بوو لە گومڕاوی سەرگەردانیدا دەژیا رسول الله هات ئەوەی لەناو برد خەڵکی قەرزار کە پێویستی بە پارە دەبوو یەک کەس دینارێکی بە خۆڕایی نەدەدا بە کەس بە قەرز ئیلا دەبوو ڕیبا و سووی لێوەرگێ کە سەری ساڵ دەهات و کابرا کۆمەڵە پارەی لەسەر بوو کۆمەڵە گەنمی لەسەر بوو ئەگە قەرزەکە نەبووە بیدایەوە ئەیگو کاکە جان مافی ئەوەم هەیە بتکەم بە کۆیلە ئەگە منداڵەکانی ساوا و مەلۆتکە بوونایە کابرای دەبرد ئەیگو لە جیاتی قەرزەکەم دەتفرۆشم والله ئێمە هەر بە قسە خۆشە کابرا دەچوو بە خێزانەکەی و ماز دەکرد بە مەلۆتکەی ناو بێشکەکەی و ماز دەکرد دەگوت هەتا هەتا خوا حافیزیتان لێ دەکەم من لە جیاتی قەرز کرام بە کۆیلە شار بە شار دەگێڕدرا، ژن بە دووی مێرددا دەگریا، مەلۆتکە باوکی خۆی نەدەدی لە پێناوی قەرزێکا. پەنا بە خوا، ئەو هەموو کۆیلە وڵات بە وڵات دەگەڕا، دەست بە دەست وەکوو مانگا دەفرۆشرا، وەکوو ئاژەڵ دەفرۆشرا مرۆڤایەتی. ئەگە کوڕ و کچەکەی گەورە بوونا دەچوو سەیری دەکرد، نەیبوو بۆ خۆتم ناوێ تۆ پیر بووی، ئەمجا کامە کچەکەی جوان بوویایە یان کوڕەکەی بە کەڵک پاتایە لە جیاتی قەرزەکە دەیبرد. باوک و کچ، دایک و کز ڕۆڵە ڕۆیان بە چوە ئاسمان لە پێناوی قەرزا کچەکەیان دەبرد. پەنا بەخوا. خوا دەفەرمێ ئەو گومڕاییە هەبوو کە ڕەسوڵ اللە نەهاتبوو. کە ئیسلام هات ئەمانەی لابرد. لە بواری خێزانیدا دوور لە ڕووی جەنابتان بێ ئابڕوویی گەیشتبووە ڕادەیەک ژن دەگۆڕدرایەوە کابرا دەچوو لە مەجلیسی پیاواندا بە حیساب دوور لە ڕووی ئێوە موسڵمانان ئەیگوو وەرە ژنەکانمان بگۆڕینەوە بۆ مانجێک با تۆ چل شەوی من لابێ بە زیادە، بە ئاشکرا بەبێ ئەوەی کەڵک پێی عەیب بێ، ژنگۆڕینەوە هەبوو. پەنا بە خوا هیوا هەبوو ئەوەندە نەفس نزمی گەیشت بۆ ڕادەیەک، دوور لە ڕووی جەنابتان و ماڵی خوا، ئەوە شەرع باسی دەکات، لە سەحیحی بوخاریدا حەزرەتی عائیشە بۆمان دەگێڕێتەوە، دەفەرمێت کابرا دەیگوت خۆزگە لە فڵان کەس نەوەم هەبوویایە نەجیبزادە و پاڵەوان دەرچوویایە، بە ژنەکەی دەگوت کە لە عیددە پاک بوویتەوە دوور لە ڕووی خوشکانی بەڕێزم، ئەیگوت بڕۆ با فڵان کەس لەگەڵ تا ڕابێرێ هەتا حامیلە دەبی من نزیکت نابمەوە بەڵکو نەجیب زادەیەکمان بێ و لە فڵان کەس بیگری اللهی ئا ئەوا بە شەر دەژیا بە عیبەش نەدەزاندرا سبحان الله کە پێغەمبەری خوا هات ئەم دەستوری زەواجە جوانە ئەم ڕێز و حرمەتە ئەم دەستماچکردنی خەس و خەزورە ئەم باوکو دایکایەتیە ئەم نەهێشتنی کۆیلایەتیە ئەم بەختەوەری و سەری ئینسان بۆ خوانەبێ نەوی ناکرێ هەمووی لە بەرەکەتی نوری رسول الله دا بەسەرمان ئاڕژا مرۆڤایەتی ڕزگاری بوو سەدەی بیست و یەکە سەدەی بیست و یەکە و تۆ بڵێی مرۆڤایەتی ئەمجارش هەمان پێویستی بە پێغەمبەری خوا هەبێ چونکە پێغەمبەری خوا نەمردووە ئەگە پێغەمبەر بە شەخص ڕۆیشتووە شەخصیەتی ماوە قورآانەکە و سنەتەکەی هەموو ڕۆژێ زیندووە لە ناوماندا منبەر و میحراب و مەلا ساڵحەکان و خواناسەکان و جێنشینەکانی ئیشاءالله ماون ماون لە ناوتاندان لە سەدەی بیست و یەکا سەیرکە ئێستاش خەڵک هەیە لەو هندستانە مشک دەپەرستێ پەنا بەخوا بە فەردە ساوەر بۆ جرجێک دەکڕێ بەیانیان کە چوو بۆ دایرە دکتۆرای هەیە پڕی جانتاکەی لە معلوماتی و نوێ و کۆمپیوتەرە سوزدە بۆ ئەو جرجە دەبەر ڕە ئاگەر لێم بێ هەتا ئێوارە دەگەڕێمەوە پەنا بەخوا هەمان بتپەرستی قەدیم بەڵام بە پیستر لە جاران دووەم، لە بواری ڕەوشتا ئەمڕۆ مرۆڤایەتی هەرەسی هێناوە، کاکە ئەم وڵاتەی ئێمە ئەگەر هەر هیچی تێدا نەبێت چانی ئەم ئەخلاق و ڕەوشتەی دینداری تێدا ماوە حرمەت ماوە نەخۆشی ئایدز لە یەکی دوانزەی 1970ەکە لە نیویۆرک و کالیفۆرنیای ئەمریکا لە ناوان نێربازەکاندا هەندیان نێربازی کردبوو ئایدزیان لێ پەیدا بوو ساڵی 2010 لە سەد تا نەوەتی بەهۆی داوێن پیسیەوە توش دەبن ئەوەندە داوێن پیسی لە وڵاتانەدا دەکرێت تا ئێستا لە هەشتاویەکەوە بۆ 2010 دو سێ مانگ لەمەوبەر دوو مانگ لەمەوبەر سی ملیۆن خەڵک بە لەش بەو داوێن پیسێ مردووە بە ئایدز سی ملیۆن خەڵک بەس لە ئەفریقیا دوانزە ملیۆن منداڵی هەتی و خستووە بە بەرەکەتی ئیسلامە کوردەواری خۆمان تا ئێستاکانە لە دوای ئینتیفازەوە شانزە کەس لە کوردستانە توش بووە کە هەشتیان کوردن هەشتیان خەڵکی ئەجنەبی بوون و لە مەتارەوە گێڕاویانەوە سەرت دەسوڕمێ ئەگەر پێت بڵێم لە وڵاتی ئوسترالیا لە پارێزگای کوئیزلاند لە ناوچەی تۆمبا گەنجێکی تەمەن بیست ساڵی هەرزەکاری تازەلاوی بێعەیب بە ناوی جۆگیۆ لە مانگی دوانزەی 2010دا ئەوە بە ڕسم لامەوە لە سایتی ئەنتەرنێژدا هەیە لەگەڵ سەگەکەی کە پێنج ساڵە بە بەچکە سەگی بۆ خۆی بەخێوی کردووە لە عەلامی بۆ بڕی لە بەردەی مەحکەمەوە سەگەکەی مارە کرد بە سەدان خەڵکی کەسوکاری خۆی مارە کردەوە و جلی بووک و زاوایان لە بەرگل لەگەڵ سەگەکەیدا سەگەکەی کرد بە خێزانی و عەقدی نووسی ئەگەر من مردم هەرچی سەرۆت و سامانم بۆ ئەم سەگەیە مرۆڤایەتی وا نزم بۆ زەواج لەگەڵ سەگا بکرێ پەنا بەخوا خەڵکێکی وازانە ئەوەندە پێشکەوتون چوونە سەر مەریخ لە عیلما بەڵام لە ڕەوشتا چوونە ئەسفەلە سافلینەوە یعنی لە بەدڕەوشتەکەش ترازا لەگەڵ ئافرەتە بە سەگ ڕازی بووە ئەوە هەمووی مەوجودە کە پێغەمبەر پەیامی پێغەمبەر قبوڵ نەکرا ئا ئەوە مەسیری مرۆڤایەتیە بۆیە ئەمڕۆش پێویستمان پێیەتی لە بواری ئابووریدا ڕیباخۆری وەکو جاران هەیە ئا ئەوروپای هەڵتەکان 2008 25 بانک لە ئەمریکا بانک لە ئەمریکا ئیفلاسیان کرد بەریتانیا هەر وێران بوو ترسی بۆ هات سەرۆک وەزیرانی بەریتانیا وتی، داواکارم لەندەن بکرێتە پایتەختێک کە ئاڵوگۆڕی دراو بە پێی شەریعەتی محەمەد بکرێ. ئەڵا خەڵک ها چۆن داوای محەمەد دەکاتەوە جارێکی تر. وەزیری ئابووری فەڕەنسا لە ساڵی 2010 کۆتایی 2010 دا وتی دەبێ پاریس بانقەکانی وەکو ئیسلام معاملە بکەن ئەگەر نەگەڕێنەوە سەر شەرعەکەی ئیسلام کە ڕیبا لە سەتا سفر دەکا و سو قازانج ناهێڵێ و ڕبح لە بان قادیاری دەکا بە ڕێژەی لە سەتا دوو ئەوانە وتی ئەوانەی کە بانقی ئیسلامی بوون هیچی هەرسیان نەهێنا ئێمە بەهۆی ڕیبا خوانەوە هەموو ئیفلاسمان کرد پێویستمانە بگەڕێنەوە سەر شەریعەتەکەی محەممەد واللهی وەزیری دەرەوەی فەڕەنسا ئەوەی گوت وەزیری ئابووری فەڕەنسا لە وڵاتی لە پەڕاوی وڵاتانی بێ باوەڕا تۆ عەبقەری فەیلەسوفی ئاشتی خوازی چارەز دۆزی دەردی سەری زمانیان لاڵە پێت بڵێن دوا زنجیرەی پێغەمبەری گێلن هێشتا کە چوزانن تۆ تکا خوازی مەحشەری لە لای ئەوان فەیلەسوفە عەبقەریە پێغەمبەر صلی الله علیه و هەر ئەوەندە زمانیان لاڵە بڵێن خاتەمی ئەنبیا و مرسلینیشە شەفیعی مذنبینە لە ڕۆژی قیامەتە هەموو دنیا داوای پێغەمبەر دەکاتەوە صلی الله علیه و سلم ئەمڕۆ لە سەدەی بیست و یەکەو ئەبوو جەهلەکان جارشکە زیندوو دەبنەوە ئەوە تا لە تونسا بە چاوی خۆمان بینیمان کابرا زین العابدینی بنی علی کە ئەو ناوە پیرۆزەشی پیس کرد یەک تەن و نیو ئاڵتون هەر ژنەکەی دزی کە کە سەرگەردان بوو ماڵوێران بوو خەڵکەکەشی ماڵوێران کرد لە میسرە سپاس بەخوا ئەبوو جەهلی سەدەی بیست و یەکەم ڕووخا فیرعەونێکی نوێ حسنی مبارەک دوای بەجێهێشتنی دوای سی ساڵ چەوساندنەوەی ئەو وڵاتە سی ساڵی ڕەبەق کە میسری بەجێهێشت دوێنێ شەو ڕاگەیاندنەکان وتیان میسر سی و سێ ملیار دۆلار قەرزاری وڵاتانە پەنا بەخوا سی و سێ ملیار دۆلار قەرزارە دوای دوای حسنی مبارەک لە سەتا چلی داهاتووی دانیشتوانی وڵاتی میسر لە سەد لە یەک دۆلار تێ نەپەڕیوە ڕۆژی یعنی کابرا مامۆستایەکی مەکتەب بۆ فەقیرە بەکەلۆریۆس ەکە سی دۆلاری وەرگتووە ئێمە پێڵم پیرێژنانە و گاڵتەی پێ دەکەین ئەو لەوێت لە یەک مانگە ئەوەندەی وەرگتووە ئەمجا بە تەکسی بە کرێکاری هێشتا هەر نەژیاوە دوانزە ملیۆن میسری حتا ئێستا بێ خانون تا ئێستا خانی خۆیان نەدیوە داماوە لە خێمەدا دەژین چوار ملیۆن خەڵکی میسر وڵاتان ئاوارن و بەدوی پارویەک نانا لە عێراق و لە میسر و لە فلان شوێن دەژین لە ئەمریکا و لە بەریتانیا و لە فەڕەنسا بۆ یەک پارونان ئەو هەموو میسرێن نەبیبین لێرەکانە جادەپا دەکەنەوە بۆ یەک پارۆنان چوار ملیۆن میسری ئاوارەیە بە ئیسرائیل گازی سروشتی دەفرۆش کە دوژمنی ئیسلام و مسلمانانە ئەو وڵاتانە مسلمان نەبوون ئێمە هەر زووی ئیعلانمان دەکرد خەڵکینە ئەوانە ئەبو جەهلی دوژمنی پێغەمبەرن صلی الله علیه و سلم لە سەدەی 21 گازی سروشتی لە دەمی میلەتەکەی خۆی دەگرتەوە دەیدا بە دەوڵەتی ئیسرائیل بە 2 ملیار کەمتر لە وڵاتان ساڵی 2 ملیار زەرەدی لە وڵاتی خۆی دەدا لە پێناوی حکومی جوولەکەدا بۆی دیفاعی لێ بکە ئەو وەختەش کەڕۆی حەفتا ملیار دۆلاری لە بانقەکانی دنیادا هەبوو حسنی مبارەک خەڵک بۆ یەک کولێرە لە حەوا هەڵدەچێ و خۆی سووتاند ئەو حەفتا ملیار دۆلاری داندراوی لە وڵاتان خەزن کردبوو ئەبو جەهلێکی سەردەمی ئیسلامە و سەدەی بیست و یەکە ده هزار گەنجی مسلمان لە سجنەکاندا ئازاد بوون الحمدلله هەیان بوو تەنها لەبەرەوەی لە مزگەوت لە کاتی قڕان خوێندنا گیرا بوو پانزە ساڵ لەن حکم دابوو نەوەکو مەترسی بێ بۆ سەر حکومەت ده هزار گەنج لە سجنەکانە بەس هی مسلمان بێجگە لە لایەنەکانی تر بەڵێ لقد من الله علی المؤمنین اذ بعث فيهم رسولا من انفسهم بخوا منەتی خوایە لەسەرمان گەورەترین خەڵاتی خوایە لەو تیشکی ڕۆژە مهمترە کە بەسەرمانەوە لەو بارانەی کە بەسەرمانە دەبارێ نور و ڕۆشنایی حەزەتی محەممەد صلی الله عليه وسلم ئەبێ مرۆڤ بگەڕێتەوە جارێکیکە سوپاسی خوا دەکەم سپاسی خوا دەکەم ئێمە لە کوردستانی مسلماندا بە درێژایی مێژووی ئیسلام ڕازگۆترین میلەت بووین لەگەڵ محەممەدی مستەفادا سەل الله عليه وسلم بە بۆیە ڕیا بە دڵی ساف خۆمان خاکمان وڵاتمان میلەتمان دڵ و دەروونمان ماڵ و منداڵمان بە قوربانی ڕێبازی پێغەمبەر کردووە سەل الله عليه وسلم الحمدللە هەر بۆیە سەربەرزیش بووین الحمدللە هەر کەسێ دەستی هەبوو بێت لە غەدرێک لەم ئومەتی ئیسلامە لەم کوردەدا وەڵی خوا وەک یەک بەیەک دەیانکا بە پەنهاوە پێیان دەها لە وڵاتە عەرەبیەکان و ڕیسوای بەردەمی میلەت و بەردەمی قاپی خوای پەروەردگاریش دەبن ئەوەی غەدرێکی لەم میلەتی کوردە ئێمە کرد بێ لە ئەنفالە لە هەر سەرکوتکردنێکە لە ناردنی جێشا بۆ سەرکوتنی میلەتەکەمان میلەتێکی دڵ صاف و پاک بووین کە غەدرێکمان هەیە لە خۆمانی دەکەین دواتر باسی دەکەم سپاس بۆ خوا ئەمە مێژوویەکی پڕشنگدارمان هەیە هەر لاپەڕەیەکی هەڵدەدەیەوە فەخرە دەچینە خزمەت مامۆستایەکی زانکۆ کە ئێستا لە وڵاتی قەتەر مامۆستایە ئەوەندەیان تەکلیف لێ کردو هاتەوە بۆ کوردستان بردیانەوە لەبەر ڕژێمی بەعس کاتی خۆی هەڵات ئەوەندە حرمەتدارە لە وڵاتی قەتەر نانێش بێتەوە کوردستان دەرس بێتەوە وتیان دەبێت حتا دەمری لامان بی الحمدلله شانازیە بۆ کورد مامۆستایەکە تێدا هەڵکەوێت خەڵک فەخرت پێوە بکە لەبەر دەستی بەعسا ڕای کرد لەوێ گیرسایەوە مامۆستا دکتۆر مستەفا پێنجوێنی خەڵکی ئەو پێنجوینەیە دکتۆر مستەفا پێنجوینی لە مەلایەتیەوە خوێندی و دکتۆرای وەرگرت و بوو ماڵپێستا پرۆفیسۆرە دەفەرمێ ساڵی 1950 بوو فەقێ بووم فەقی حجرەی مەدرسەی دینی بووم لە شێخەڵمارێن دەدەی شێخەڵمارێن لای مامۆستا مەلا محەممەدی شێخەڵمارێن دکتۆر مستەفا دەفەرمێت سکچوونێکم گرت پەنا بەخوا لە دە دەقەدا دەرپێکم پیس دەکرد دەرپی سپی هەبوو ئەو کاتە فەقێکان ئەوەندە دڵسۆز بوون دەرپیەکانی خۆیان دەدام و بۆیان دەشتم بۆیان وش جارش کرد لە دە دەقەدا جارێکم خۆ پیس دەکرد وای لێها گوێم لێ بوو مامۆستا وتی ئەگەر کەسێ لە خۆی ڕابینە ماڵی ئەم فەقێ ئاگادارکە چونکە لەوەیە چێت لەم ڕۆ بەیانیدا بمرێ هیچ ناوسکی تیا نەماوە فەرمووی زۆر بە زەین بە خۆمدا هاتەوە کە گوێم لێ بوو تەگبیری ئەوان دەکرد خەبەری مردنم بە ماڵی باوکم بڵێن بەڵکو کە سوکارەکەم بێ بە شوێنما ئەفەرمێ شەوێک خەوتم بەو هەموو ئازارێ کە هیچ لە سکمان نەمابوو بینیم کۆمەڵە خەڵکێک دیار بوون بەڵام نور و ڕۆشنایان لە ناودا دەدرەوساوە نادەدرەوشایەوە وتم لە کەسێکم پرسی لێم نزیک بوو خەڵکی ئەو شێخ هەڵمارێ نەبوو ئەو دێ وتم فڵان کەس ئەوە کێ ئەو جەماعەتە وتی ئەوە پێغەمبەری خوا لە ناو سەحابەکاندا صلی الله علیه وسلم خاتمی ئەنبیا و مرسلینە فمە هەرگیز سیمای وا جوانم نەدیبوو واللهی ئەوەندەم ئەدەب لە خزمەت پێغەمبەر هەبووتم واللهی شەرم دەکەم بەم هەموو پیسی ناو سکمەوە کە لەبەرم دەڕوا واللهی شەرم دەکەم ئەم بۆ گەنێ بچێ بەرلوتی پێغەمبەری خوادا توخوا تۆ لە جیاتی من بچۆ سەلامی لێ بکە و دەستی زیارەت کە و پێی بڵێ ئەم نەخۆش بڵێ با حەزەتی محەممەد عەرزی حەزەتی جوبریل بکە با جوبریل عەرزی ڕب العالمین بکە من خزمەتکاری دینەکەی ئەوم و لە باوک و دایکم دابڕاوم لە خزمەتی قورآانام تا کەی ئەم ئازارم دەخانێت چاک دەبمیان نا فەمووی ڕۆیشت و لە خەوە خەبەر بوومەوە خەبەر بوومەوە هەستم کرد ئازارم نەماوە پیسەکەم وەستاوەتەوە لەوە عجیبتر عەرزی جەنابتان کەم ئەفەرمێ لە تەقەی لە دەرگای حجرە درا مامۆستای شێخ هەڵمارێن مامۆستا شێخ محەممەدی شێخ هەڵمارێن بوو هاتە ژوورەوە مامۆستا ئەوەندە ڕێزی فەقەی دەگرت ئەو دەیفەرموو ئەوانە باڵی مەلایکەتیان بۆ ڕاخراوە قەت بە فەقەی نەدەگو فەقێ دەگو مامۆستا بە هەموو فەقەکان دەگو مامۆستا مامۆستا بۆ خۆی وای پێدەکوتن هەیە بێ حرمەتیەکە فڵان کەس مەلا ها ئەوەی ئەهلی عیلمە چۆنە بە فەقێکانی خۆی مامۆستای مدەڕیس دەیگوت مامۆستا فەمووی مامۆستا مستەفا هەستە مژدە لێوێ بروسکەکەت گەیشتە ڕەب العالمین دەست چوم دەستم زیارەت کرد وتم مامۆستا دەڵی چی دەڵی تۆ شتێکت ئاگا لێیە فەمووی هەر دەنگ مەکە ئەوەی تۆ ئێستا لە خزمەتیا بووی ئێستا من دەستیم زیارەت کرد پێغەمبەری خوا فەمووی مژدەی بدەیە کۆتایی پێهات ساڵی 2004 هەموو مامۆستای سلێمانی لە خزمەت دکتۆر مستەفا پێنجوینیدا بوون و ئەو فەقێیانەش کە لە خزمەتیا بوون هەموو ماون ئێستا مامۆستا عمەری نیزامی ئەوانە لە مزگەوتی بێخود بڕۆن پێی بجێڕنەوە ئێستا خۆی شاید حاڵە فەمووی ساڵی 2004 کە جێڕایەوە فەمووی تەم پەنجا ساڵ دوای ئەو ڕووداوە زۆر نەخۆشیم گرتووە حتا ئێستا سکێشە و سکچوونم نەگرتووەتەوە جارێکتر الله ئەکبەر ئەو دڵە پاکە ئاه ئەو کوردستانە ئاوەدانە بە حجرەی مزگەوت زانکۆ ضرورە ئاماژە بە مامۆستا بەڕێزەکەشی بکەین کە ئەویش لەگەڵ ئەوە لە خزمەت پێغەمبەرا بوو لە هەمان خەوە مامۆستای شێخ هەڵمارێن لە 1970 لەدایک بووە لە یانزەی چواری هەشتا و نۆ لە سلێمانی کۆچی دوایی کرد حەفتا و نۆ ساڵ تەمەن شەش ساڵی منداڵی لێ دەرکە حەفتا و سێ ساڵ لە مزگەوتا لە خزمەت قورئانا بوو حەفتا و سێ ساڵ ئەوە تەمەنی پڕ بەرەکەتە سی و هەشت ساڵی ڕێک لە ناو حجرەی مزگەوتی شێخ هەڵمارێنا لەو ژوورە نەجوڵا و بتەدریسی بە فەقێ کردووە سی و هەشت ساڵ چ مامۆستایەکی زانکۆی ئەمڕۆ چ مامۆستایەکی ئامادەی و بنەڕەتی لە خۆی ڕادەبینێ بڵێ لە یەک ژوورە لەسەر گڵی ڕق و حجرەیەکی ڕق و تەق بەنانسکی سی و هەشت ساڵ خزمەتی عیلم دەکەم دەیان مامۆستای دکتۆرا پێگەون یەکێ لەوانە ئەو دکتۆر مستەفا پێنجوینە کە فەقێ ئەو بووە سی و هەشت ساڵ هەتا دەیەکە تێک نەچوو ئەو دێی بەجێ نەهێشت سبحان الله ئەوەندە واریع و خواناس بووە لە عمریدا تا وەفاتی کردووە دەیان جار تەکلیفی لێکراوە معاشی حکومەتی نەویستووە یەک ڕۆژ نەهێشتوە ناوی بچێتە دایرەی ئەو قاف و معاشی مەلایەتیەوە فەرمووی نابێ ئەو گیرفانی مەلایە پارەی حکومەتێکی تێ بکرێت کە زاڵم بێ سبحان الله ئەوەندە واریع بۆ کاتێ شێخ هەڵمارێن دێیەکەی تێک دەچێ فەوجەکە ئامر لیواکە تەکلیفی لێ دەکەڵە مامۆستا ئەمە فرسەتە ئەو هەموو تەعویزە دەدرێ تۆ وەرە ماڵ و مڵکەکەت بەس ئیمزای چەکی پارەکە بکە ئەفەرمی یەک زەڕە خاشی ئەم کوردستانە بە هەموو دنیا نادەم لەو ژووری حجرەی مزگەوتە ئەگەر لێم گەڕێن بە زۆریش معاملە لە شەر عادا نامەزرێ زیاد لەو هەموو عالەمە پارەی تەویزی مڵکەکانی وەرناگرێ ئەخ وەڵڵای غیرەتە ئەو هەموو هەزار دیناریانەی ئەو زەمەنە لەو کاتە گرانیە و بێپارەیەدا مامۆستا نەیهێشتۆ بێتە ماڵیەوە فەمووی یەک زەڕە خاشی ئەو کوردستانە بە هەموو سەرۆکی دنیا نادەم تەعویزی ئەو مڵکانم ناوێ ئێمە میلەتێک بووین پیاوی ئەوامان تێدا هەڵکەوت سپاس بۆ خواخوا هەر ماوە سپاس بۆ خوا مەولودی ئەم ساڵ گەرم و گوڕتر لە جاران دڵخۆش بووین هەموومان کە مەولود لەلای ئێمە یعنی زیندووکردنەوەی ڕێبازی پێغەمبەر صلی الله علیه و سلم مولود لەلای ئێمە یعنی زیندووکردنەوەی لەم مانگەدا سنەتیش پێغەمبەر زیندووکەیەوە مولود لەم مانگەدا ئەوەیە سڵاوەتی زۆر لە دیدار لێ دەین مولود لەم مانگەدا ئەوەیە هەوڵدەی نوێژێکی جەماعەت زیاتر بکەین مولود لەم مانگەدا ئەوەیە هەوڵدەی کچەکەت محەجەبە بێ ژنەکەت داپۆشراوە بێ زمانت لە غیبەت و بوختان و فیتنەی پارێزی مولود ئەوەیە مولود ئەوەیە لەم کاتەدا هەستی ژیاننامەی پێغەمبەری خوا بخوێنیەوە ڕێبازەکەی شارەزابی هەنگاوەکانی پێ بە پێی ئەو هەنگاو هەڵبنێ ئەوە مەولودا مەولود ئەوە نییە خەڵکێک بۆ ڕیادل لە ڕووی جەنابان پەرژین بێ بانگمان دەکا و کە ناشتین الحەمدللا پارەیەکی زۆر سرف دەکا کەچی کە دەچی دراوسێکەی خۆی بانگ نەکردووە بە ناخواردنەکە واللهی لە دێیا مەولود کراوە قەسەم بەخوا کابرای دراوسێک توێتی منی بانگ نەکردووە کەچی من لێرەوە ئەو لە دوکانەوە ئەو لە سلێمانێ و ئەو لە قەڵازێ و ئەو لە هەولێرەوە یەک یەک بۆڵبژێری کردوون بە ناوی مەولودی پێغەمبەرەوە پێغمبەری خوا دەفەرمێ پیسترین نان کە من ڕقم لێ بێ ئەو نانەیە بەس دەوڵەمەند لەسەر سفرەکەیەتی و هەژار لێی بێ بەشە دراوسێکەی خۆی لێ بە بەشە خوشکەکەی خۆی لێی بێ بەشە کە دەمبینی کاتێک هەموو حیزبەکانی بەتایبەت ئێمە لە پینەوە گونا قسە بکەین زۆر نەچوومە شوێنیکە هەموو حیزبە سیاسیەکان هەرچی دائیرە هەبوو هەرچی مەکتە بوو داوایری حکومی هەبوو چەند لافیتەی جوانتان نووسی بوو چەندە خۆشەویستیتان بۆ پێغەمبەری خوا دەربڕی بوو ئەمە یەکەم جار بوو لە مێژووی ئەم پیرە مەگروندا و ساڵیان ڕابردوو لە خوێندکار و لە قوتابی لە دام و دەستگای میری و حکوومەت لە هەموو حیزبە سیاسەکان بە هەر ئاراستەیەکا بیر دەکەنەوە هەمووی نوسیبوو یان فیداتین ئەی پێغەمبەری خوا هەمووی نوسیبوو یان وما ارسلناک الا رحمة للعالمین ژیان زەحمەتە بەبێت و ئەی محمد صلی الله علیه وسلم هەموو نوسیبوو یان تۆ ڕابەر و چاوساغ و پێشەوامانی ئەی خۆشەویست ئەی فەخری عالم من مەمنونی هەر یەکێکم کە ڕێبازی پێغەمبەر خزمەت دەکا سوپاسی هەر کەسێک دەکەم کەوا ڕێز لە پێغەمبەری نوری چاوم دەگرێ و دەزانم خزمەتی ماڵی خۆمی کردو بە ئەولاترەوە بە زیاترەوە زۆر دڵخۆش بووین چەند بارانی ڕەحمەتمان بەسەرا باری ئەڵا خەڵک چەند دڵی خۆش بوو بەڵام متەسیفانە دوێنێ زەحمەتێک لەم مانجی ڕەحمەتەدا خەریک بوو بەسەر ئومەتەدا بێ دڵە دەبێت دڵ تەنگ بێ بە چاوت پڕ لە فرمێسک بێ کە مێژووی ڕەشی ئەم ومەتە خەریکە جارشکە لاپەڕەکانی جارشکە بەسەرماندا هەڵدەداتەوە ئەبێ دڵت تەنگ بێ و فرمێسک بڕێژی بە گولەی کورد خوێنی لاوی کورد لەسەر جادی سالمی سلێمانی ئەبێ سالم لە قەبرەکەیە چەند دڵ ناڕەحەت بێ کە ئەو هەموو وەسف و سەنای پێغەمبەری خوای کردووە لە مانجی مەولودی ڕەسول اللهدا کورد دەستی بچێتە خوێنی براکەی ماڵوێرانێکی گەلێ گەورەیە ئەکە سێژیر بێ و بیری لێ بکاتەوە هەموومان دڵخۆش بووین دەمانگوت لە هەموو شتێ مخالیفین لەسەر یەک شت متفقین ئەوەیە بە هەموو حیزبەکان بە هەموو حکومەتەکە بە هەموو دام و دەزگاکە دەڵێن خوا حەقا پێغەمبەر حەق و ڕاستە ئیسلام حەقا ڕێبازی خوا حەقا هەمومان تاقی کردەوە خەڵک دەیانگوت پاشایەتی زمانی پاشایەتی ئەوانەی کە پیر و اختیارن بەبیریان دەداون خەڵک بڕوخێ ئەوە ڕوخاندیان کوتیان جمهوری هەر زۆر چاکە ئەرێ چێ خێری لەو جمهوری و کۆماریە بینی کە لە عێراقا هەبوو بۆ کورد وتیان کو بەخوایش بە کەڵک نا وتیان ئاغایەتی خراپە بڕوخێ ئاغا و بژی جوتیار وەڵا جوتیاریش خوێنی یەکتری ڕژ لە دوای ئاغا وتیان مارکسایەتی و شویعیەت و کۆمۆنیستی لە هەموو شتێ هەر چاکترە کاڵایە کە وێنەی نییە وەڵا کاکە دوای چەند ساڵ وتیان بۆ خوا مارکسیەتیش باوی نەماوە ئەو هەموو خەڵکش لەسەری پەروەردە کرا ئەو هەموو کتێبی ونووسا هەمووی زبڵدانی مێژوو بردی لافاوەکە بردی وتیان وەڵا دیموکراتی هەر زۆر شتێکی چاکە ئەوە هەر نەمان دۆزی بۆ ئەو ئەو گەوهەرە بە نرخە وەرە خەڵکی نەدیموکراتی ڕێکخراوی مەدەنی نازام چی واللهی ئەوەی لە وڵاتی ئیسلامە لە ئەوروپا ڕەمی استفادەی لێ بکە بەس چونکە ئێمە دینی محەممەدمان هەیە ئەوەی لەم گەوهەرە لادا بە دوی زبڵا بگەڕێ دیموکراتی ئەوەیە کاکە تۆ ڕێبازی ئیسلام و قورآانت هەیە ئاخر دیموکراتی ئەوەیە سی ساڵە حیز بە بەیەکەوەی بەیەکەوە ئیدارە ناکە هەر هەموو یەکێ لویتی لەو لایەکی لوتی لەو لایە دوێنێ هاو خەبات بۆ ئەمڕۆ دژمنیەتی دوێنێ پیاوی چاک بۆ ئەمڕۆ دەیکوژێ ئەوە دیموکراتی ئەوە ئەوە بەڕەڵاییە کەس نازانێت کاکە دوو شت هەیە خۆپیشاندان ئەدا و دەستوری خۆی هەیە دوو شت لێک جیا بکەینەوە دەنگ لەگەڵ زمان هەموو شتێ دەنگی هەیە بەڵام بەس مرۆڤ زمانی هەیە پشیلەش دەنگی هەیە دەمیاوێنێ لەو دیو پەنجەرەکەتەوە کە گۆش دەخۆی ها بە پەنجەرەکە هەڵدەگرە و میاو میاوێتی بەڵام نازانین دەڵێت چی ئەوە دەنگە لە ژوورێکا جاری وایە دوو دوو سێ سێ خەڵک سەر بە یەکەوە دەنێ لە تەعزیە بێ لە شەکرە و خواردنەوە بێ لە ماڵا بێ ئەڵێ ئەو دەنگە دەنگە چیە ها ناڵێ قسەیە چونکە دەنگە دەنگە کەس لە کەس ناگا دەنگێک هەیە بەس نازانی باسی چییە بەڵام گە یەک کەس قسە بکە و هەموو بێدەنگ بدڵان ئەوە قسەکەرێکی باش بوو ها قسە هەیە و دەنگ هەیە بە دووی دەنگ مەکەوە بزانە قسە قسە معنای دەبێ هەبێ کوردەواری چەند زیرک بوون باو باپیرانمان بە خەڵک ناوتوە ڕەبی دەنگت بنووسێ و توێتی ڕەبی زمانت بڕێ دەنگ هیچ نییە هەر هاوارکە و بلورێنە گرنگە وەیە قسەت هەبێ ها وتویانی زمانت بڕێ نەیوتوە دەنگت بنووسێ خۆ پیشاندان ئەبێ زمان بێ ئەبێ بزانی داوای چ دەکەی ئەبێ حکوومەتیش بزانێ و خەڵکە داوای چ دەکات لە خۆ خوا هار نەبووە من داواکارم هێمنی خۆمان پارێزین بەتایبەت لە ناو پیرەمەگرون ئەمە قسە دەکەین دیفاعمان لە خۆمان دەکرد و شانازیمان بە سەر عەرەبا دەکرد وەرن لە لای ئێمە فێری ئاشتی بن ئاه کوردستان چەند ئارام و خۆشە وەڵای فعلەن ئارام بوو بەس وەڵی حیاچوونە کامیرەی جەزیرە جار بۆ جار لێ دەداتەوە ئەو ڕسم دەسووتێنە ئەو جامەدانە دەسووتێنە تۆ هەرچێکەی ڕەمزێکی کورد کوردی خەڵک بە کوردت دەزانێ سوکایەتی بە نەتەوەی خۆت مەکە قسە لەسەر کەناڵێکی فەزای مەکە لە ئەمریکا کابرا بۆ بزانە پیرەمەگرون ئاژاوەی تێدایە بۆ لە ناو خۆت حەلی نەکەی من دەڵێم ئێمە وەکو مەلا باوەڕتان بێ یەک بەخشە لەم وڵاتەدا نەیدەزانی ڕەخنە لە حکومەت چییە خۆتان شاهدن و سیدیەکانم ماوە یەکەم کەسێک کە ڕەخنەم لەو حکومەت و دەسەڵاتە گرتووە من بووم لەم منبەرەوە یەک حیزب ئەوانەی کە ئێستا هێنجا یا محاسبەیان دەکردین گلەییان لێ دەکردم مامۆستاوەندە هجوم مەکەنە سەر حکومەت و کەم و کوڕیەکانی ئەو کاتانی کەس نەیدەوێرا باسی کەم و کوڕی و گەندەڵی بکە ئێمە باسمان دەکرد لە ڕووی شەرعەوە لە ڕووی دڵسۆزیشەوە ئێستاشی هەر دەڵێین بەڵام دەڵێین با دوو شت تێکەڵاو نەکەین مرۆڤێک نەخۆشە جەستەی برینێکی لێ هاتو دوومەڵێکی ئەوەندەی و ئاوا دەکا بتەقێ ئەگە بە هەمومان بین خەمی لێ بخۆین و ئەو برینە نەهێڵین بێتە سەرەتان و بەلاشەیە بڵاو بێتەوە باشە بەڵێ باشە بە هەمومان هاوارکەین کوڕە ئەم برینە خەریکە تەقێ با چارەسەری بکەین ئایەگە کەسێ بێنێ دەبەیەک تێزاب و سەد لێ بێنێ بڵێ با هەر لە ناوی بەری مرۆڤەکە هەر دەمرێ لە ستەپڵی سەرەوە تێزابی پێداکەی ئێسق و گۆشتی لێکەیەوە تخوامان عاقڵیە ئەمان عەقڵی نییە حکومەتی کوردی نەخۆشی هەیە گەندەڵی هەیە بەڵام وەڵی گەندەڵیەکان زۆرجار لە شخصەکاندان ئێمە با ڕفزی هەمووی نەکەین لە پیرەمەگرونە تۆ ناڕازی لە حکومت هەڵکوتە سەر بارەگەی ناحێ بیسووتێنی چ لە دەرمانی دەردەکانت دەکا کاکە ئەو بینایە بسووتێنی هەڵکوتە سەر شارەوانی بیناکە بسووتێنی هەمووی ممتەلەکاتی خۆتی دەیە دەرمانی دەردەکانت دەکا هەڵکوتە سەر دایری مرور و ممتەلەکاتی ئیجازە ئەو هەموو عالەمەی لێ بیسووتێنی دەرمانی دەردەکانت دەکا چوار پێنج پەنجەرە شکا لە سلێمانی معقولە شەست کەس لە خەستەخانە بکەوێ ئێستا کامە بەرهەمەکەیەتی لەوە ناخۆشتیش کەسیش خۆ ناکا بە سەحەبیان واللهی گریانم دێ بۆ گەنجانە شەست دانە گەنج هەیە هەردوو قاچی فیشەکی پێوەیە هەیە بڕبڕەی پشتی دەستا راپۆرتەکان هاتوون لە سلێمانی دڵە بەس سەری ئیش دەکا گولە بەرملی کەوتووە هەتا ماوە لەسەر عەرەبانە بێ کە سوکاری پاڵی پێوە نیە یەک حیزبیش دەڵێ لێی بێبەریم لە من نێو ئاژاوە گێڕن شەست دانە ئاژاوە گێڕ کەسیش دەڵێ ئەمە پیاوی من نییە کەس دەڵێ حەقم نییە ڕۆڵەی خۆت مەکە بە کەس کەس حەقی نەبێ وەرە ڕوو لە خواکەین کاکە با ڕوو لە خواکەین حەقیش عیبە حەق نەبێت کە دەیەنێ سەرجادە حەق حەقت هەبێ هەر کەسێ قسێکی دەبێ بەرپرسیار بێ لێی کە نەتهێناوە مناڵین کەس تۆمەتبارە هەموو تۆمەتبارین هەموو خەڵکی کوردستان تۆمەتبارە ئەم گرژێ دروست بوو ئەم شەڕەقسە دروست بوو وەڵی بۆنی خوێنی لێدەهات دەستێکی ئەمین هەڵنەستا، هەروەدەی تۆزێ مزگەوتەکان قسەمان دەکرد، کەچی خەریک بوو ئەویشمان پێ داخەن، هەتا حوکمە جاری ئەو بەوەش قەڵس بوو، دەمانگوت کاکە ئەم شەڕە قسە دەگاتە خوێن، دەگاتە فیشەک، وەڵاهی جەریمەیە گوللە بە کوردەوە بندرێ. ساڵی شەستەکان و نەوەتەکان جارشکە خەریکە دووبارە دەبێتەوە ئەگە وریا نەبین، بەڵام ئێمە ئەوەندە دەڵێین با لە پیرەمەگروونە هەموومان کەسوکاری یەکین، وەڵاهی من لە ماڵی خزمی خۆما هەیە گۆڕانە، هەیە یەکێتی، هەیە پارتییە، هەرسێکیشیان بران. ئەگە دەست دەنە خوێنی یەکتر ئەبێ هەر یەکتر بکوژن کاکە معقولە تۆ سێ کەس سێ برا یەکتر بکوژی هەر یەکە لەلایەنە مافی خۆتە هەر ئازادی هەر لایەنەکە هەڵدەبژێری بەس واللهی خوا لێت دەپرسێتەوە کوڕە مردن هەیە حیساب و عقاب هەیە دڵۆپێ خوێنی ئەو گەنجە ئەگەر هەموو پیرەمەگوڵمان بۆ بکەن باڵتون بای ئەوە نابێت جەرگی دایکێک بسووتێنی خێزانێک ڕەشپۆشکەی شەست دانە خێزان ئەمڕۆ لە سلێمانی ئێستا بە دیار جەنازەکانیان ئەوەن دوو کەس شەهید بوو گە گەنجێکی بێئگا بڵی شەهید بوو فەقیرە هەڵیان خەڵەتان ڕۆی کەس نەیزانی لە سیسی خوێن ڕژا لەوانێ هاوڵاتێک بە بەو جادەدا ڕۆیشت بێ لەوانێ کابراەک بە فەقیر هەر نەیزانی بێت چ باسە ئاگامان لە ماڵ منداڵمان بێ هەر کەسە کوڕی خۆی ئامۆژگاری بکە ئێمە دەبێت دوو شلیەک جیاکەینەوە حکومەتی هەرێمی هەمومانە ئەمە چەترێکە و هەمومان استفادەمان لێ کردووە لە جیاتیەوەی کونێکی تێکەین با کونەکانی بگرین دوو شت لێک جیاکەینەوە من ڕاستپالم بۆ سەرۆکایەتی هەرێمی کوردستان هەیە جنابی کاک مەسعود دەبێت دوو شت لێک جیاکاتەوە ئومێدەوارم خۆی بە سەرۆکی هەر پارتی نەزانێ مادام دەڵێت سەرۆکایەتی هەرێم و سەرۆکی هەرێم ئەو کوڕە گەنجانە ئێستا لە خەستەخانەن ئومێدەوارم سەرۆکایەتی هەرێم بە کوڕی خۆیانیان بزانێ نابێت تۆڵی پارتی و ئەمانە لەوانە بکرێتەوە ئەوە ئەو با ئەگەر سەرۆکی هەرێمبی ئەبێ ئەوانەش ڕۆڵەی تۆ بن و هەموو حیزبەکانیش دەست بەسەردا بێنێ ئەبێ گەورەتر بێ لەوەی سەرۆکی حیزبێک بێ و ئەو حزبەش غەدری لێکرا بێ دڵ فراوان بێت چونکە ڕۆڵەی خۆیەتی چونکە میلەتی خۆیەتی و لە سنووری پیرەمەگرونیشە لەگەڵ حیزبەکانە قسەمان کردووە بەڵام تو ئەو خوایە کوڕ و کاڵ و ئەوان ئەو گەنجانی دێنە مزگەوت الحمدللە ئەوەندە دڵسۆزن گەنجێکی ئێمە تەلەبە بووە لە یەکێ لەو مەکتەبانە گوڵی سوور لە چواردەی دوا فرۆشراوە ویژدانی قبوڵی نەکردووە کچی کوڕی کوڕێک کچێکی پێ بخەڵەتێنێ بە گوڵێکی سوور تەفرەیدا و دوای بڵێ دڵدارمە هاتووە ئەو پارەکەمەی لە گیرفانیا بووە تا پارەی پێ بۆ گوڵە سوورەکانی کڕیون چۆ لە پەنا بە بێدەنگیەوە لە پەنای مەکتەب سووتاندونی نەچۆ بەگەش حانوتەکەشا بچێ خەڵکی مسلمان ئاوا ڕەفتار دەکات بە بێدەنگ منکەرێک و بێشەرعێکی لەناو بردووە لە کاتێکا خۆی محتاجە بە پارە وەرە خەڵکی ئیسلام خواز خەڵکی بەویژدام خە سەر حکم کابرا دوکانی لەفەی هەیە لەو پیرەمەگرو نەدا والله هەموو سەروەتەکەی ئەو دوکانەیە ڕۆژی لەدایک بوونی ڕسول الله صلی الله عليه وسلم یەک دیناری لە کەس وەرنەگرتەوە توێتی سڵاوەتێک لێدەوە لە فەکەی خۆت خۆ هەر کەسێکی مناڵی گەورەی ئەها کچی کابرایش هەیە ئەو هەموو هەیە غەدر لە خەڵک دەکات دوو شت لێک جیاکەینەوە هەموو کاربەدەستێک خراپ نییە هەموو مەسئولێک خراپ نییە هەموو پێشمەرگەیەک پێشمەرگە نییە من لەگەڵ ئەو میلەتەدام دەڵێم پێشمەرگەی وا هەیە لەگەڵ ڕێز و حلمەتم بۆ ناوی پێشمەرگە کە دەبێت پێشمەرگە دیرینەکان خۆیان بەگژیدا بچنەوە لە شاخەوە ساڵی نەوەتویەک لە بەهاری نەوەتویەکە هاتەوە ئەدیداسەکانی ئەوەندە بۆگەنیان لێدەها سەری بە ماڵی هەر کەسێکا کردای بۆن قڕ دەبووی ئەش پێ و ڕشک لێی دابوو، ئێستا بە بەلەپیتکە و بە بۆینباخ خۆی دەتەکێنێ و کۆمپانیای هەیە و شەریکاتی هەیە، ئەگە مانگی پێنج ملیۆنیش معاشی بۆ ببڕیەوە هێستا لەوە زیاتری هەیە کە نەشیبۆ کەواتە ئەمە دزە. ئەبێ ئەمە جیاکەینەوە لە کابرایش کەش هەر وەکە ئەوی پێشمەرگە بووە، ماڵوێران بووە، ماڵ و منداڵی تێدا چووە، خۆی بە سەڵتە خێزانی ماوەتەوە، وەکو من و تۆ بەبێ چەک دێتە مزگەوتەوە. ئەبێ نابێ ئێمە ئەو دوانە تێکەڵاو کەین، بڵێین هەرچی لەو لایەنە بوو هەمووی سەربڕن. بڵێن ئەو خراپە، خۆیان دیاری بکەن. دەچێ ئەو ناحیەوە ئەو دایرەوە ئەو شارەوانیەوە ئەو مەکتەبەوە ئەگە کابرای حرمەتی نەگرتی دڵسۆز نەبوو بەرتیلی خوار بڵین ئەو خراپە نەڵێ هەمووی خراپە ئەمە کارێکی خراپە چاکیشمان هەیە و خراپیشمان هەیە حکومت ئەگەر ڕاست دەکات دەستبژێری ئەو خراپەکارانە بکە لە دایرەدا چێ ئیش بۆ خەڵک ناکە ئەخر مۆزەفە حکومت ناشرین دەکە بەڵام هەمووشمان بۆ بکرێ بە ئاڵتون بایی خوێنی گەنجێک و پەنجەیەکمان نابێ چونکە لێرە دوژمنایەتی عشاری لێ پەیدا دەبێ و ئەم سەرکردانەش حیزبایەتی وایە هەزار کەس لێک دەکوژن دوای کە بە یەکەوە ماچ دەکەن و دەستەکەی ئاوا لێ دەکاتەوە و چای لەگەڵ دەخواتەوە دەعوەتی یەکتر دەکەنەوە نە بای بینیەوە نە باران ئێستا کێ زەرەدی کرد ئەو شەست کوڕە فەقیرەی دوێنە کە بە برینداری لە خەستەخانەن و بە عارەبانە پاڵیان پێوە دەنێن ئەوەی تری هەمووی باشی چوار ڕۆژی کە ئومێدەوارین کە ئیشەڵڵا وابێت چونکە هەموو شتێک ئاگر هەتا بەنزینی پێداکەی گڕەکەی زیاتر دەبێت ڕەحمەتی خوا لەو کەسە بێ لە مانگی مەولودا زمانی بەخێر دەگەڕێ ڕەحمەتی خوا لەو گەنجە بێ گوێڕایەڵی باوک و دایکی خۆی دەکا ڕەحمەتی خوا و درودی خوا لە ڕوحی ئەو کەسە بێ کە وریای منداڵی خۆیەتی شەوێ بۆ گەنجەکەت بچێتە دەرەوە ئەو گەنجانش کەوا لە کۆمیتەکانن لە حیزبەکانن لە ناوچەکانن لە بارەگاکانن لە ناو مەقڕی خۆتاندا بە ئەدەبەوە دانیشن لە سەر جادەی ئیستیفزاز لێمەدە بەس سارە بە بردمی خەڵکا مەڕۆ دانیش ئەگە خوا نەخواستە خەڵک هاتە سەرت لەگەڵ هەموو لایەنێک ڕیش سپیان مامۆستایانی ئاینی هیمەتمان کردووە نابێ پیرەمەگرون مناڵێک خوێنی لوتی لوتی خوێنی لێبێ ئیشاءاللە نابێ لە پیرەمەگرون لە هەموو کوردستان ئیشاءاللە نابێ بێ بەڵام ئێمە با بە خۆمان دابچینەوە و حکومەتیش ئەمە ئینزارێک بێ کە ئیشاءاللە بە خۆی دابچێتەوە دەستکاری دام و دەستگاکان ئەوەی مەسئولی چاکە و خەڵک لێ ڕازیە ئافرینی لێ بکە ئەوەی خراپە کارە بڵێ کاکە گیان تۆ حەیح میلەتەکەشت بر حەیای حکومەتەکەشت بر لەسە کورسی دەسەڵات بێنێتە خوارەوە ئیشاڵا زۆر وریابین ئەو دەستکەوتەی کە هەمانە وڵاتان هەموو ئاوا چاویان تێ بڕیون هێستا هەرێمێکی بچکۆلانی لە چوارچەوەی عێراقێکە کە دان بە مافەکانماندا ناهێنێ بۆ خۆشمان دەستکەینە خوێنی خۆمانەوە وەڵی ئەوەی هەشمان لە دەستمان دەچێ وەرە بەیانی معقولە من ئەم بەیانە بەم ڕۆژی جمعە نهاتم بۆ مزگەوت چونکە ئەوەندە حرەسیاتوی نەبووم کابرا لەوانەیە نەمناسم مەلای مزگەوتم فیشەکێکت پێوە نیە یان تێڕاخرە خۆش نییە کەواتە ئەگەر نائارامی هەبوو لە پێشەوە منی مسلمان و تۆ زەرەت دەکەین بە ئەمینی ناوێری بۆی بۆ مزگەوتەکە بەس کە وڵات ئەمین بوو بەبێ پشتێن دێنە دەرەوە چەند خۆشە با خراپەکان دوومەڵێکن حکومت گەیوەتە ئەوەی بتەقێتەوە ئەبێ ئەو دوومەڵە چارەسەر بکرێ ئەو گەنجانە کابرای گۆرەوی بۆگەنی جاران هیچکە حکمڕانی وڵاتەکەمان نەکا خەڵکی پسپۆر خەڵکی دکتۆرا خەڵکی ئیخسایی ئەو کوڕە گەنجانی کە هەلا الحمدلله هەموو شەهادەدارن هەموو خوێندەوارن بیانهێنن لە حکومەتا تەعینیان کە کاریان بێ بسپێرن خەڵکی ماندوو نەناس خەڵکێک کەوا ماڵ و منداڵی تێدا چۆ حرمەتدار بێ ڕیش سپی بێ ڕێزی بگیرێ خەڵکی دز و زەردەش فڕێ بدرێتە دەرەوە هیچ کە وڵاتەکەمان بۆگەن نەکا بە بۆگەنی دەمی خۆی بە عەرەخواری خۆی ئومێدەوارم کە ئینشاءاللە هێمنی پارێزین داوا دەکەم خوایە بۆ خاتی گەورەی خۆت بۆ خاتی ئەم ڕۆژە مبارەکە ئەم مانگە پیرۆزە ئاوێکی ڕەحمەتی خۆت بەسەر ئەم ئاگرەداکەی مانجی ڕەحمەت بۆ ئەم زەحمەتەمان لەسەر بڕەوێنیەوە یا ڕەبی خوایە هەر کەسێک کە ئاشتی خوازە ئەو کەسێک کە ئیسلاح خوازە ئەو کەسەی کە دڵسۆزانە کار دەکا هیچ نێتێکی خراپی نییە ئەوەی دەیڵێ لەبەر خاتی خوا و میللەت دەیڵێ خوایە مۆفەقی کەی یا ڕەبی خوایە ئەوەی چاکە چاکتری کەی ئەو مەسول و کاربەدەستانی دڵسۆزی ئەو گەل و میللەتن لەناو ئەو خەڵکەدا دەژین لەگەڵ ئەو جمع و جەماعەتەدان خوا بیان پارێزی ئەو کەسانەی کەوا دەستی پیسە ئەوەی کە خیانەت لە حکومەتەکە دەکا پێش میللەتەکە و میللەتەکە ڕیسوا دەکا خوایە خۆی و ماڵ و منداڵی ڕیسواکەی خوایە لە ناوی بەری و لە کۆڵمانی کەیەوە یا ربی شیفا بۆ ئەو بریندارانەش بنێری لەوانەیە گەنجانێکی بێ ئاگابن خوایە شیفای بە خێریان بۆ بنێری زەلیلی سەر جێگایان نەکەی خوایە تەبایی و برایەتیمان لە ناواندا زیاد کەی دڵی مەسئول و کاربەدەستەکانمان فراوان و گەورەتر کەی خوایە مانجی حەزەتی رسول الله بە خۆشی بەسەرمانە بێ و بڕوا خوایە سڵاوەتی زۆری لە دیدار لێ بدەین خوایە لە خزمەت ئەو پێغەمبەرەدا بین لە دنیا و قیامەتە لە خەوا بە خزمەتی بگەین لە مەحشەرا لە شەفاعەتی بێبەش نەبین لە ئاوی کەوسەرەکەی بخۆینەوە ئەم هەموو مەینەتی دنیامان لەبیر بچێتەوە یا ئەرحەم الراحمین دوعا دەکەین و لێت دەپاڕێنەوە ئەوەی نەخۆشە بە جدی و بە داواکاری زۆر داوای دوعای خێری لە ئەهلی مزگەوت کردووە خوایە شیفایان بۆ بنێری